بەناوی خدای بەخشندە و میهرەبان لەبەرەوەی قڕیش هۆگر بووە و خۆی گرتووە بە کاروانی زستانەی یەمەن و کاروانی هاوینەی شام بۆ بازرگانی و دابینکردنی بژێوی کەواتە باپەروەردگار و خاوەنی ئەم ماڵە پیرۆزە کەعبە بپەرستن ئەو زاتەی لە برسێتی ڕزگاری کردن و خۆراکی پێبەخشین و لە ترس و بیمی جەردە و ڕێگران پاراستونی و ئاساییشی بۆ دابین کردوون